پێغەمبەری خوا علیە الصلاة والسلام نەفەرێکی لا دانیشتبوو نەفەرێکی تریش بەو لاوەدا ڕێی کرد و تێپەڕی من ئەشراف الناس یەکێک بوو لە کەسە دیارەکان چۆن دەوترێ کەسێکە ڕئیس عشیرەتێکە کەسێکە دەسەڵاتدار و مەسئولێکە کەسێکی دیار و ناسراو پێغەمبەری خوا علیە الصلوة والسلام پرسیاری لە جەلیسەکەی خۆی کرد کە لە لای دانیشتبوو فەرمووی ما تقول في فلان ڕاچیە سەبارەت بەم کەسە کە ئێستا بینیمان تێپەڕی و کەسێکە لە ناودارەکان خاوەنی عشیرەتێکە من ئەشراف الناس کابراش وتی هذا حري إذا خطب أن ينكح وإذا قال وإذا شفع أن يشفع وإذا قال أن يسمع ئەوە کەسێکە شایستەی ئەوەیە کە هاتە داخوازی کچ یەکسەر بیدەیتێ کەسێکە کە شەفاعەت و تکایەکی کرد یەکسەر بۆی جێبەجێ کەیت و تکاکەی بگریتەوە کەسێکە کە قسەی کرد شایستەی ئەوەی گوێی بۆ بگریت تۆزێکی پێ چوو نەفەرێکی تر هات بەوێدا تێپەڕی، پێغەمبەری خوا علیە سڵاوە سلام فەرمووی، وما تقول فی هذا، ئەی سەبارەت بەمە دەڵێی چی، من فقراء الناس، کەسێکی فەقیر و بێدەسەڵات بوو، کابرا هەمان کابرا وتی، دەستی کردەوە بە تەصنیف کردن و پۆڵێن کردن و نمرە بۆ دانان، وتی، هذا حری اذا نکح الا ينکح، پێغەمبەری خوا علیە الصلوە و السلام فەرمووی، هذا، ئەوەی دووەمیان، فەرمووی، ئەوەی دووەمیان کە تۆ بە کەمت زانی، خیر من ملء الارض مثل هذا، ئەو نەفەرەی کە تۆ بە کەمت زانی خێرترە لە پڕایی زەوی کە نەفەری وەکو یەکەم هەبێ بە پڕایی زەوی بیانهێنیتە تاچی تەرازوویەک ئەو فەقیرەش کە بەکەمت زانی بەتەنها لە تاچی تری تەرازوو دابێ ئێستاش خێرترە لە هەر هەموویان سبحان اللە ناتوانین ئەمڕۆ مقارنە بکەین لە بینی سیارەدا بڵین سیارەیەک هەیە لە هزار سیارە مهمترە شتیوانیە ئەو پەڕی با بڵێن وڵا سیارەیەکە قیمەتی پێنج سیارەی پێدراوە سیارەیەکە قیمەتی دە سیارەی پێدراوە بەس بڵێ سیارەیە کە بێ لە هزار سیارە باشتر بێ نییە چۆنە بڵین وڵا وڵاخێکی هەیە ئەسپێکی هەیە لە هزار ئەسب باشترە وڵاشتیوان نییە ئەی چۆنە بڵێی لە هەموو ئەسپی دونیا بە پڕایی زەوی ئەسپ هەبێ ئەسپەکەی من لە هەمووی باشترە هەر نییە ئیلا لە مرۆڤدا مرۆڤێک کە خاوەنی تەقوا و دین بێ با فەقیر و بێ دەسەڵاتیش بێ لای خوا خێرترە لە پڕایی زەوی لە مرۆڤانێکی دەسەڵاتداری دۆڵەمەندی بێ ئیمانی بێ تەقوا ئەوە مفاضەلەیە لای خوای پەروەردگار بۆ مەخەڵەتێ دەسەڵاتی هەیە بۆ مەخەڵەتێ خەڵکی لەگەڵە بۆ مەخەڵەتێ دۆڵەمەندە نەخێر کە تەقوای خوای پەروەردگار نەکات هیچ قیمەت و وەزنێکی نییە لای خوای گەورە کەواتە نەچیت تۆ دەسەڵاتێکت هەبوو خەڵکێکت لەگەڵ بوو یا دەوڵەمەند بووی و ماڵ و سامانت هەبوو، یا خاوەنی عەشیرەت بووی، یا خاوەنی حیزبێکی گەورە بووی، گاڵتە بکەی بە خەڵکانی فەقیر و هەژار و بێ دەسەڵات. لا یسخر قوم من قوم، هیچ قەومێک با گاڵتە بە قەومێکی تر نەکا. بەڵام بەداخەوە کەسانێک هەیە کە بێ ئیمانن، کە مونافقن، گاڵتە بە ئینسانی ئیماندار دەکەن. کاتێک کە سەرپێچیان کرد قەومەکەی لە فەرمانی خوا لایان دا لە تەنها پەرستنی خوا پەروەردگار ئەمری بە نوح کرد دەستکا بە دروستکردنی کەشتیەک و کێش ئیمانی پێی هێناوە لەگەڵی سواری ئەم کەشتیە بێ دەشتاییەکە وشکانیەکە نەڕووبارە و نەبەحرە و نەکانیاوە و نەباران و لافاویشە خەریکی دروستکردنی کەشتیە ئینسانی بێ ئیمان کە ئیمانی بە ئایەتەکانی خوا نیە و لە هەڕەشەکانی خوا ناترسێ گاڵتەی لێ دەهات بۆچیت ئەم کەشتیە ئەی نوح ئەیوت ڕۆژێک دێت خوای گەورە تۆڵە لە ئێوە دەستێنێتەوە و ئاسمان و زەوی هەمووی باران و لافاوێک دێ ئەوەی لە ناو کەشتیەکەدا بێ شوێن نوح پێغەمبەر بکەوێ عەلەیهی سڵاو سەلام بەزەوە ڕزگاری دەبێ گاڵتەیان پێ دەکرد دەستیان دەکرد بە پێکەنین ان السفینە لا تجری علی الیبس ئێ باشە کەشتی لەسەر وشکانی ناڕوا ئەو ئاوە لە کوێ دێنی تۆ ئەی نوح تاوەکو ئێمەی پێ بخنچێنیت وتی ان تسخروا منا فإنا نسخر منكم كما تسخرون کە ئەمڕۆ ئێوە گاڵتە بە من بکەن ڕۆژێک دێ گاڵتەتان پێ دەکەم چۆن ئێوە ئەمڕۆ گاڵتە بە من دەکەن فعلا ئەو ڕۆژە هات لافاوەکە هات لە ئاس ئاسمان یەک پارچە بوو بە باران زەوی یەک پارچە بوو بە کانیا و تەقیەوە ئاوی ئەرز و ئاسمان لێکی دایە و لافاوێک دروست بوو، لا عاصم الیوم من امر اللە الا من رحم هیچ کەسێک ناتوانێت کوڕەکەی نوح وتی سآوی الى جبل یعصمنی من الماء من دەڕۆمە سەر لوتکەی شاخێک سەر لوتکەی کێوێک ئەوە ئاو ناگاتە ئەوێ و لە ئاوەکە ڕزگارم دەبێت فەرمووی لا عاصم الیوم من امر اللە وەڵاهی ئەمڕۆ هیچ شتێک لە ئەمری خوا ناتپارێزێ و لەو ئاوە ڕزگارت نابێ فعلا یەکێک بوو کوڕەکەشی لەوانەی کە غەرق بوو چونکە شوێن باوکی نەکەوت ئەو جا نوح دەستی کرد بە گاڵتەکردن بەو قەومە کە شوێن پێغمبەری خوا نەکەوتن عليه الصلاة والسلام